لە تۆمارکراوەکانی ڕێکخراوی دەریایی فەڕەنسی ناوی کتێب زار و شێوەزار بابەت زمانەوانی ناوی نووسەر پڕۆفیسۆری یاریدەدەر دکتۆر بەکر عومەر عەلی و مامۆستا شێرکۆ حەمە ئەمین قادر ژمارەی سپاردن 1048 ساڵی 2006 پێدراوە ژمارەی چاپ چاپی دووەم، دوو هەزار و حەوت. کاری کۆمپیوتەر، عوسمان کەریم. چاپ، چاپخانەی چوارچرا، سلێمانی. تیراژ، سێ سەد دانە. بە دەنگی، لاوێن حسێن.